سڵاو بابەت تۆڕمان لەسەر سێبەرە سێبەر ئمە هەمومان سێبەر تەنها بەشێکی ئاسایە بینکەوە ڕۆژانە بەرکەوتمان هەیە لەگەر سێبەر لەگەڵ ڕووناچی لەگە تارێکی کەواکە شش زۆ زۆ ئاسایە و بیکنەوەمان لەسە نەبووە بەڵام ئەگەر بن بین باس لە سێبەر بکەین ئایا سێبەر لە ڕووی فکریەوە کاتێک بیکنۆ لێکەین و کاتێک بیرکردنەوەمان لەسەر هەیە، کاتێک کە تێڕامینین، کاتێک کەوا بەلامانەوە سەرنج ڕاکێشا، سێبەر چییە؟ ئێمە هەر تەنێک هەر تەنێک قەبارەی هەبێتن لەسەر زەوی سێبەرێک دروستەکەتە بەهۆی سێ، بەهۆی هەبوونی ڕووناکی یاخود هەبوونی تاریکی یاخود هەبوونی تەنێک تەنێکی تر لە لە لە لە تەنیشت ئەم ئەم ئەم ئەم ئەم قەبارە بچووکە ئەم قەبارە گەورەیە ئەتوانێت سێبەرێک دروستکە هێزێکی بەسەردا زاڵ بکە. ئێمە دوو جۆرە سێبەرمان هەیە سێبەرەکمان هەیە نەرمە سێبەرەکمان هەیە ڕقە سێبەری ڕق زۆربێ زۆری ئەو تەنە ڕقانە ئەگرێتەوە کەەوە بتە و زێجی و دامەزراوی خۆی وەکو باڵەخانە وەکو دیوار وەکو کۆنکرێت وەکو هەر مادەیەکەوە لە شوێنە ڕاواستن بۆ هۆکاری پڕی قەباوە بارستایەکە بۆ هۆکاری هێزی بارستایەکە سێبەرشی ڕقی بەهێز دروستەکاتن لە دەوربەری خۆی ئەم سێبەرە ڕەنگدانەوەی هێزی ئەو بارستایە کەوا جێگیر کراوە بۆ وێنە ئەگەمانێ ئەو سێبرە بزورین چۆن توانین بجوورین تەنێکی بارستایی پتەوە سێبەری باڵەخانێک چۆن توانین بجوورێنی سێبەری دینگەیەکی زەخم چۆن ڕای بجولێنی کە جێ گیرا جولانی هەر سێ بەرێک لە قەبارەیەکی جێگیرکراو بەهۆی ئاراستەی بەرکەوتنی ڕووناکی تاریکیەوەیە بۆمنە کاتێک کە ڕۆژ هەرڵێ کاتێک کە ڕۆژ ئاوابیتن ئاراستەی ئەو سێبەرە بە گۆشەی بە گۆشەی بەرکەوتنی تیشی خۆرەوە ئەو سێبەرە گۆڕانکاری کە شوێنی خۆی ئەزولێنیتن کەواتە هەم ئەو تەنە زێژیکە وازولێتەوە کەواتە چێ حکم بە سێبەرەکەکە ڕۆژ ڕووناچی ئەی چۆن ئەتوانین ئێمە حکم بەم سێبەرە بکەین بۆینە قەبارەی قەبارەی ئەو تەنە قەبارەی ئەو تەنە کاتی بەرکەوتنی مادەی شتر لە تەنیشت ئەو تەنە بالەخانەی شتر هەیە ئەو باڵەخانەیە شێوەیەکی هونەری هەیە و ئەو تەنای کەوا لەو شوێنش هەیە دانراوە شوێنێکی ڕق و نامۆیە کاتێک ئەو باڵەخانە هونەریە لە ڕووی سێبەرەوە بەسەر ئەو ئەو تەنە ڕقە و نامۆیدا زاڵەبێ جۆرێک لە نەرمی بەو بەو بەو باڵەخانەی بەو بەو بەو تەنە نامۆیە بەخشی بۆ سبر ڕقا بەخشیتن لۆ لەبەرەوەی جوانی ئەو ئەو ئەو باڵەخانەیە هونەریە ئەو تابلۆی هونەریە کە بەشێوی باڵەخانە دروست کراوە لە ڕووی ژینگەی و لە ڕووی بەرکەوتن و لە ڕووی سێوەر و ڕناشی و ساردوگەرمیەوە سەرنجێک ڕاکێشتن کەوا کە نەرمیەک بەو سێبەر ببەخشی کەوا لە قەراغکەیەتی ئەو تەنی کەوا وەکو دیوارە وەکو کۆنکریت هەیە سێبەرەکەی ڕەقە بۆیە جوولەی ڕۆژ جوولەی تەنەکانی دەوروبەر جوولەی مرۆڤ ئەتوانێت گۆڕانکاری بە ئەتوانەی جوولە بە سێبەری ڕق کاتن کە لە قەراخ ئەو تەنێکەوە هەیە ئەمە ئەمە شێوازەکە لا لە لە شێوازەکە لە لە لە لە لە سێوەری ڕق سێوەری نەرمان هەیە سێوەری نەرمان هەیە هەم ئەتوانێت بجولێ و هەمیش ئەتوانێ خۆت بیجولێنی بۆنە سێوەری دارێک گەلای دار دارێک کاتێک کە بە گەلاکە داپۆشێتن زۆرێک لە سێبەر دروستەکە لەسەر ئەو دارە و جۆرێ سێبەر ئەبەخشێتەوە بە چێ بە دەوروبەرەکەی لە هەمان کات بە ئاراستەی ڕۆژ ئەتوانێت سێبەرەکە بیجوولێنیتن و لە هەمان کات بە ئاراستەی مرۆڤەکان لە کاتی لیکردنەوەی بەرهەمی دارەکە ئەتوانێت ڕای شەکەن و دووبارە سێبەرەکە بجوولێنێ دیسانێ بە هۆکاری هەبوونی هەوا لە هەر ئاراستەیەک ئەتوانێت دیسانی ئەو سێبەرە بجوولێنیت کەواتە سێبەری نەرم هەم ڕۆژ ئەیجولێنی هەم مرۆڤ ئەیجولێنی هەمیش هەوا ئەیجولێنیتە جیاوازیشی تەواو لەگەر سێبەری ڕەقی هەیە هەم مانەوەی زیاترە هەم لە ڕووی سۆزیەوە مرۆڤ زیاتر متویە بێت و زیاتر لەگەرە مینێتەوە و هەمیش سەرنجێکی تەواو جیاوازی لەگە سێبەری ڕق شتی ڕق شتی بتە و دایمەن شتێکی کۆنکرێتی هێزە هێزێکی زار ڕسەدا زارە بەڵام شتی نەرم و سێبەری نەرم ئەو کێسەمە باسەکەین زۆرێکە لە سنجڕاکیش و شتێکی دەرونی کەوا مرۆڤ دڵی پێخۆشەوە ئەتوانین لەگەری بینێتەوە بۆیە ئەو سێبەری ئێستا ئەمە کە وەکو تەنێکە دایمەن لە کاتی پلەی گەرمی پلی گەرمیشی بەرز هەم سێبەرە دروستەکە هەم ستاردێکی کەم ئەبەخشێ بەڵام گەرمێکی زۆری لەسرە لەبەر ئەوەی بارستایەکەی گەورەیە لەبەر ئەوەی ئاستی پلەی گەرم بەسەدا زاڵە لەبەر ئەوەی قەوارەیەکی دیاریکراوی هەیە هەر کاتێ ئەو سێبرە ڕەقە لە ژێر دابنیشی هەست بە ئارامی ناکەی لە ژێری کەوە بۆ بۆ بۆ بۆ مانەوەی کاتی دە دەقە بیست دەقە سی خولەک سەعاتێک چکە ئەگەر داماننا فێنکەرۆی شتەکە دابنین ئەگەر دامانە ئاراستەکەش بگۆڕین هەر ناکاتە ئەو سێبەر نەرمی کەوە بوونی هەیە سێبەری نەرم دایمەن و بەردەوامی ئەتوانێ مرۆڤەکان لەگەری بمینێتەوە ئەتوانێ گۆڕانکاری لەگە بکە ئەتوانێ فراوانتری بکاتن و پێشتر بخاتە بۆ منە دارێک دار سێبەری نەرمە کاتێک کە تۆ پێنجدار ئەسوێنی لە دەوربەری خانەکە شێوازی سێبەریش نەرمە بەخشی جوانێک ئەبەخشی فێن کاتێکە بەخشی پلی گەرم دابەزینیزن ئەتوانی گۆڕانکاریی تەواو لە لە لە لە لە لەو لەو ژینگەی کەوا ئەو سێبەرە نەرمە هەیە ڕێکی بخاتەوە و دایمەزرێنیت. جۆرە سێبەرێک هەیە ئێمە بە بەردەوامی لێ ترسین سێبەری مرۆڤەکان سێبەری ترس ئەو تنێکەوە بەرەکەوێتن ئێمە نێوان ژینگە و دەوربەرەکەمان، لە نێوان مرۆڤەکان، لە کۆمەڵگە، لە نێوان مادی و نامادیەکان. ئەم جۆرە سێبەرە هۆکارێکە بێتە هۆی چێ ترس بەسەر کەسەکاندا زاڵ بێتن ترس بەسەر کۆمەلگایەکدا زار بێت ترس بەسەر خاخیدا زار بێت ترس بەسەر ئاینێکدا زار بێتن ئەمە شێوازێک لە سێبەرە سێبەرێکی ئاراستەکرا و نادیارە قەبارەکەی هەیە ئەبستراکتە بوونی هەیە بەڵام نادیارە ئەو جۆرە سێبەرە ئەم جۆرە سێبەرە هۆکارێکە لە هۆکارەکانی ئاراستەکردنە بۆ کۆنتترۆلکردنی شوێنێک بۆ کۆنتترۆلکردنی باردۆخێک بۆ گۆڕینی سیستەمێک بۆ گۆڕینی بۆ هێشتنەوەی دەسەڵاتێک کەواتە هەبوونی سێبەرێکی شاراوە لە دەوروبەری ئێمە نیشانەی پرسیارە کاتێک ئێمە سێبەرێکی نەرم ئەبینین، سێبەرێکی ڕەق ئەبینین، بە هۆکاری ژینگەی و مرۆڤەوە، گۆڕانکارییەکە و جوولاکە و ڕەنگدانەوەی هەیە ناوخۆ لەگەر دەوروبەر. جۆرە سێبەرێکی شاراوەتر هەیە کەوا دیسانێ هەمان ئاراستەی سێبەری نەرم و ڕەق بەڕێوا بەدەن. بۆیە لە کاتی تۆ مەلاکەی کە تۆ مەلاکەی سێبەری ترسل لەسەرنەوە بخنجی کە تۆ شەڕەکەی سێبەری ترسل لەسەرنەوە بکوژی کە تۆ گەشتێکەکەی سێبەری سێبەری خۆشێکە لە سەرەکە تۆ بەرە ئەو ئاراستە ڕووی یعنی زۆری سیابوونی سێبەر کە لەسەر ئێمە هەیە سێبەری خۆشی و ناخۆشی و هەستەکانە واکاتن ئێمە بەرکەوتنێکمان هەبێتن بەس ئێمە دازار بێتن زۆرە سێبەرشکەمان هەیە پرن سێبەری قوڵ سێبەری شاراوە ئەو سێبەرە هێزی هەیە لە ڕێگای بوونەکانەوە بەڵام نادیارە بۆن مەدرێن ئەو وڵاتە دەوڵەتێکی قوول بەڕێوابە یان دەوڵەتی سێبەر بەڕێوابە بەڵام بوونی نیە دیار نییە دەوڵەتی قوول لە ڕووی سێبەرەوە چییە؟ ئەمە کە باس سێبەرمان کرد قەبارەی هەیە نەرم و ڕەق و بەرکەوتەی هەیە و گەشەی هەیە و ترسی هەیە و کۆمەڵی کۆمەڵی گۆشەی جیاوازی هەیە سێبەر بەڵام تەنێشتر هەیە نا ئەو سێبەرە کە پێڵێن سێبەری جوولە پێکردن سێبەری گۆڕینی ئاراستەکان سێبەری ڕێخستنەوە ڕە سێبەری مانەوە سێبەری جەنگە سێبەری ئاشتیە سێبەری خوێنە، سێبەری هاوکاریە، سێبەری خێرە، ڕۆحە، عقلە هەموو شتەکە. ئەم زۆبەرە سێبەرە پێڵێن دەوڵەتی قوڵ. دەوڵەتی قوڵ بەمانای سێبەر دێتن. کاتێک کە تو دەوڵەتێک دامەزرێنی، حکومەتێک دامەزرێنی، حزبێکی تێدایە، کۆمەلگایەکی دایە، سنورێکی جیاواز سنورێکی هەیە، ڕوبەرێکی تەواوی هەیە، کۆمەلگایەکی تێدایە، چینی خێزانی تێدایە، حکومەتی تێدایە، حزبی تێدایە، خۆ ڕێبەری خۆی تێدایە، بەڵام ناو ئەو چینە سێبەرێک هەیە کە ئەو دەوڵەتە بەڕێوابەتن. لە سەدەی بیستێک زۆرترین شەڕ شەڕی لەناوبردنی دەوڵەتی کلاسیکە حزبی کلاسیکە خێزانی کلاسیکە کۆمپانیای کلاسیکە پیشسازی کلاسیکە زۆرترین شەڕ لەسەر ئەم ئەم ئەم زۆرە سێبەرەیە کە ئانەوێ سێبەری کلاسیک لەسەر سێبەری جیهانی ئولترامۆدرنەوە نمینێت لەسەر جیهانی نوێکاریەوە نمینێت وەکو جیهانی نوێکاری خۆی ڕێبەری خۆی بکەن و خۆی پەروەردەی خۆی بکە بتوانێتن گەشە بە دنیا بدە گەشە بە مرۆڤەکان بدە گەشە بە دەور بەرەکەمان بدات ئەوەی ئێستا کە هەیە لە ناوخۆی جیهان زۆرێکە لە سێبەری کلاسیک بەسەر بەسەر سێبەری نوێوە زاڵە بۆی نەوەسەن سێبەری کلاسیک زۆرە سێبەرێکە وەکو سێبەری دەوڵەتی قوڵ وایە هەمان شتە لە ڕێگای لە ڕێگای پێگەی کەسەکان کە لە دەسەڵاتن کە زۆر ئەمینێن و لە کورسی دەسەڵات وەکو کارمەندە وەکو ڕاوێشکارە ئەمانە هۆکاری ئەوەنە کەوا وەکو سێبەر جیهانی شاراوەی ناوەخۆی دووبارە ڕێک دەخت و لە پێناو هێشتنەوەی خێزانی کلاسیکە یان حزبی کلاسیکە یان دەوڵەتی کلاسیکە یان کۆمەلگای کلاسیکە لە چوارسێوەی سێبەرێکەوە ئەو سێبەرە پێڵێن دەوڵەتی قوڵ یان خێزانی قوڵ یاخود کۆمپانیا قوڵ یان حزبی قوڵ یان تاکی قوڵ ئەو قووڵاییە بە مانای ئەو سێبەرە دێتن کەوا لە دەوروبەری ئەو ماتریالە هەیە کەوا ئەتوانێت گۆڕانکاری پێ بکات بۆ نمونە ئەگە بتەوێت دەسەڵاتی سیاسی لە وڵاتێک بگۆڕی هەرچەند تۆ هەوڵ لە ڕێ پەرلەمان و بیگۆڕی بەڵام ناتوان لە ڕووناوڕۆک و گۆڕانکاری پێ لۆ لەبەرەوەی هێزی کلاسیکی سێبەر یاخود دەوڵەتی قوڵ یاخود خێزانی قوڵ یاخود کەسی قوڵ ڕێکخراوی قوڵ میدیای قوڵ بەسەر ئەم جۆرە دەسەڵاتە سیاسی پەڕلەمان و وەززارە ناو ئەو حکومەتە ناو ئە حزبە ناو ئەو خێزانە ناو ئەو کۆمەلگایە کەواتە هۆکاری هەبوونی سێبەر لە هەر شوێنێ ئەبێتە هۆکاری پەخستن یان گۆڕی بەڵام لە سەدەی بیست دوو لە داهاتوو بە گوێری فیکرەوە زیانەکە لە ڕووی فکریەوە ئانەوێ ئەو دەوڵەتە سێبەرێکەوە ناوخۆی ئەو وڵاتە هەیە ناوخۆی ئەو دەسەڵاتە هەیە ناوخۆی ئەو مەرکزێتە هەیە نێهێلن لایبن جا بە ڕێگەی کودەتا بێ جا بە ڕێگە لە سێدارەدان بێ جا بە ڕێگەی پاکتاوی نەژادی بی جا بە ڕێگەی ڕەگەز پەرست بە هەر شێوی ئانەوی لە ناوی بەن بۆ کاری بۆ کاری خستنەوەی هێشتنەوەی دەوڵەت هێشتنەوەی دەسەڵات هێشتنەوەی خێزان هێشتنەوەی حزب لەسەر لەسەر پێگی نەتەوایەتی سێبەر هەمان پێگی نەتەوایەتەکەتن دەوڵەتی قوڵ لە ڕووی سێبەرەوە بەڵام دژی دژی دژی دومساوە نوێەکان ئەوێ بەردەوام لە سیستمی کلاسیک بمینێتەوە ڕەڵ هەرسی سیستەمی نوێە لە ڕووی جیهانکاری نوێکاریەوە سێبەر دووبارە دێ ئەو ڕیفۆرمە ئەکاتەوە کە خۆی ئەنوێنێتن ئەوێ ئەو نووسانە نەمینێتن یعنی تاک بەهای هەبێ خێزان بەهای هەبێ دەوڵەت بەهای هەبێ حزب بەهای هەبێتن حکومت بەهای هەبێتن کەواتە بەرکەوتنی سێبەری نوێ لەگە سێبەری کۆن جەنگێکی شاراوەی درێژ درێژ دادڕی داهاتووە ڕامچە یەک لایەکەتەوە جیهانی دیشتال یەک لایەکەتەوە جیهانی جیهانی جیهانی نوێکاری جیهانی هێزری نوێکاتەوە خواتانەکە